ان یعمل الرجل باللیل عملا وقد بات یستره ربه کە بەیانی هەڵەسێ لە خەو خوای گەورە بۆی پۆشیوە چکە خوای گەورە گوناحەکانە پۆشێ ويصبح يقول عملت البارحة كذا وكذا من دوێنێ شەو ئەو تاوانە و ئەو تاوانم کرد کابرا بە ئاشکرا بەخوا بۆمانە گێڕنەوە کابرا شانازیە کاڵە چوم زینام کردووە لەگەڵ فلان ئافرەت و فلان ئافرەتان ڕام بواردووە قوڕبەسەری ئاوەها شانازی پێوەکە با بمێنێ تاکو تاکو و کاتی کە ئەمرێ ئەجا گۆڕ ئەمجا قیامەت و محاسبەکردن و جارە حسابی خۆی بۆ دەرەکەوێ تاوانێک کە خۆشیەکی کاتیە بەڵام قوڕبەسەرەکەی مێنێتەوە تا دنیا دنیاە هەتا هەتایە لە ملت نابێتەوە ئەمێنێتەوە لە سەرت ئەو بە ئاشکرا چێ باسێکە شانازی پێوەکە تامە تامە بە خەڵکەکە نا کەسی باوەڕداری بەهێز پەنا بەخوای گەورە یە ڕەفیقاتیەوانە ناکە نەوەگە و ڤایرۆسە پیسە بچێتە لەشی ئەمیشەوە